ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگار لە هەر کەسێک بێ کە شایەتمانی بە تاک و تەنهایی خوا و ڕابەرایەتی حەزەتی محەممەد صلی الله علیه وسلم هێناوە هەتا ڕۆژی قیامەت و ئێمەش لەو کەسانە بین انشاءالله خۆشەویستان و بەڕێزان وتاری ئەم جمعەیەمان بە پشتیوانی خوا تەرخان دەکەین بۆ قسە لەسەرکردن لەسەر بابەتێکی گرنگ کە ئەمڕۆ زۆربەمانی گرتوتەوە وە قورئانی پیرۆز ئاماژەی ئاشکرا و دیار و ڕوونی بۆ کردووە کە ئەویش مەسەلەی گومانی خراپە سوئی ظن ئینسان گومانی هەبێ بەرامبەر بە خەڵک ئەم گومانی خراپە بۆ دروست دەبێ باشە بۆچی ئینسان هەست دەکا لە ناخیا گومانێک هەیە بەرامبەر بە خەڵکی ئەم گومانە لە سەرتا سەرچاکەی ئەم سەرەتاکەی ڕەگەکەی لە کوێوە هەڵقوڵاوە ئەم گوناهە گەورە بۆچی تووشی ئینسان دەبێ یەکەمیان هۆکاری ئەوەی کە ئینسان تووشی گومانی خراپ دەبێ ئەوەیە ئینسان خوای پەروەردگار وا دروستی کردووە بەردەوام حەزی لە هەموو شتە باشەکانە بۆ خۆی و هەر شتێ زەرەر و زیانی پێ بگەێنە ئینسان ڕقی لێیەتی بەردەوام ئینسان لە ژیانا لە حەزەری ئەوەدایە تۆ بڵێی کەسێک زەرەر لە بەرژەوەندیەکانم نەدا یان تووشی زەرەر و زیانێکم نەکا لە ترسی ئەم حەزەرە ئەم ئینسانە وای لێدێ گومانی خراپ بە خەڵک دەبا پەنا بەخوای پەروەردگار لەبەر ئەوە خاڵیەکەم ئەوەیە کە تۆ وا دەزانی خەڵکی زەرەر بە بەرژەوەندەکانت دەگەیەنێ یان لە قازانج و نەفعەکەی تۆ کەم دەکاتەوە خاڵی دووەم ئەوەیە پەنا بە خوای پەروەردگار دەگرین لە دڵی بۆگەنەوە ئەمە دروست دەبێ ئینسانەکە دڵی پڕ بووە لە ڕق و قین و بۆگەنی یەقینی هەیە فڵان کەس هیچ زەرەر بەو ناگەیەنێ و هیچیش لەو کەم ناکاتەوە و هیچ بەرژەوەندیەکیشی لەگەڵ ئەوان نییە بەڵام لێی بووەتە خوێکی ناشرین کە بەردەوام چاودێری خەڵک دەکا بەردەوام مراقەبەی ژیانی خەڵک دەکا ئیدارە ناکا و ناحەوێتەوە ئەگەر نەزانێ دراوسێکەی فڵان میوانە بۆچی چوو واللهی ئەمە نەخۆشێکی زۆر کوشندەیە ئیوا هەیە لەو گەڕەکەدا ئەگەر لە گوندێکا بژیا لە گوندەکە و دێیەکەی خۆیدا لە شار و شارۆچکەکەی خۆیدا ئەبێ بزانێ فڵان کەس ئەم میوانەی بۆ چوو ئەی ئیشی چ بوو ئەبێ چ نیەتێکی هەبوو بێ وەڵاهی وا هەیە ئەوەندە دڵی بۆگەن بووە کوڕێکی گەنج بە مەبەستی سەردانی برادەرێکی سەردانی ماڵێک بکە ئەم یەکسەر لە دڵی خۆیان تۆ بڵێی حەزی لە کچەکەی نەکردبێ ئەبێ قەرزاریان نەبێ ئەبێ قەرزی لەسەر نەبێ هەزار و یەک گومان لەم دڵی خۆیان دێنێ و دەبا لە کاتێکا ئەمە هیچ پێوەندیشی بە ئەوەوە نییە و زەرەر و قازانجێک بەو ناگەیەنێ المنافق یطلب العیوب لخبث باطنه علەمایانی تەزکیەی نەفس ئەهلی تەسەوف ڕەحمەتی خوایان لێبێ فەرموویانە ئەوانە منافق و دووڕوون والله ئەبێ زۆر وریای خۆیان بن ئینسانی دووڕ و منافق بەردەوام بە دووی عەیبی خەڵکا دەگەڕێ کە کاری ئەو نییە ئیشی ئەو نییە بەردەوام خواخوایەتی خەلەلێک عەیبێک لە کەسێکەوە دەرکەوێ و ئەمیش بەناو خەڵکا بڵاوی بکاتەوە ئەم سوئی زەنە ئەم گومانی خراپە کۆمەڵێک گوناهی تریش بە شوێنی خۆیان دێنێ گوناهی هەرە گەورە سەیری قورئان کە لە سوڕەتی حوجوراتە خوای پەروەردگار دەفەرمێ یا ئەیها الذین آمنوا ئەی ئیمانداران ڕاستەوخۆ خوا لەگەڵ یەک بەیەکی ئێمەیەتی چونکە خۆمان بە ئەهلی ئیمان دەزانین انشاءاللە ان بعض الظن اثم چونکە زۆرێک لە گوناهەکان بعض لێرەدا بە مەعنا کەثیرە هەندێک نا زۆرێک لەو گومانانەی بە دڵی ئێوەدا دێ خوا بە گوناه لەسەرتان دەنووسێ گومان دەبەی بەرامبەر بە فڵان کەس و ئەویش ئاگای لە هیچ نییە یەکسەر تۆ هیچیشن نەوتووە بەس بەم خەتەرەی ناو دڵت کە گومانی خراپە خوای پەروەردگار گوناهەکە لەسەر تۆمار دەکا جا سەیری کەن بەڕێزان لە بینی خۆت و خوادا شتێک بە دڵتا دێ کەسێ نەعوذ باللە کوفرێک بە دڵیا دێ بەزمان هیچی نەوتوە لەناو دڵی خواڵە استغفراللە ئەمە خۆ چونکە هیچت نەوتوە و هەر خەتەرەکە بەرامبەر بەخوا بەدڵ تا هاتووە خوای گەورە هیچ گوناهێکت لەسەر نانووسێ بەڵام خەتەرەیەکی خراپ بەدڵ تا هات بەرامبەر بە ئیماندارێکی بێ ئاگا و گومانی خراپت پێبر خوا گوناهەکەت لەسەر دەنووسێ لەبەرئەوە زۆر ئاگادار بە بەرامبەر بە خەڵک چاودێری ژیانی خەڵک مەکە ولا تجسسوا جاسوسی بەسەر یەکەوە مەکەن بەدوێ عەیب و عاری یەکتریا مەگەڕێن ولا يغتب بعضكم بعضا غیبەتی یەکتر مەکەن هەندێکتان بۆ هەندێکی ترتان ها ئەم سوئی ظنەیە جاسوسی بە شوێنیا دێ غیبەت بە شوێنیا دێ عیب و عاری یەکتر دەبینی ئەمە هەموو لە ئەنجامی گومانی خراپەوەیە ئەگەر تۆ حەقت بەسەر کەسەوە نەبێ غیبەتیشی ناکەی جاسوسیشی بەسەرەوە ناکەی کەواتە خاڵی دووەم بوونی دڵێکی بۆگەنە کە بەردەوام کامیرایەکی چاودێرییە بەسەر ژیانی دەوروبەریەوە سێیەمیان سوئی ظن لەوەوە دروست دەبێت ئینسانەکە بەرامبەر کەسێکی خراپ توش بووە ئەبینی برادەرێکە یەک برادەر غەشی لێکردووە متمانەی بە کەس نامێنێت لەوە دووە وەڵاهی جارێک ئەم ماوانە باسی ئافرەتێکم خوێندەوە پلەدارێکیشە حرمەتم هەیە بۆ ئەو کەسایەتیە ئەوە بەرو ژیانی تایبەتی خۆیەتی مەبەستەکەی من لێرەدا ئەوەیە ئەو ئافرەتە خوێندەوارێکی بەرز خاوەن پلەیەکی بەرز ئافرەتێکی ڕێک و پێکیش خۆی مەحروم کردووە لە ژیانی هاوسەرەتی کە خەڵاتی خوا ژیانی هاوسەرەتی مێردی باش مناڵی باش ژیانێکی ئاسوودە ئەو ئینسانە هەر خەلەلێک لە ژیانیاتی کە هاوسەری نییە ئەو ئافرەتە بەدەستی خۆی خۆی مەحروم کردو بڕیاری داوە تا مردن شونەکا هەرگیز شونەکا بۆ کە لێیان پرسیوە وتوێتی کاتی خۆی باوکم زۆر پیاوێکی خراپ بوو بۆ دایکم ئەوەندە بۆ دایکم خراپ بوو بەهۆی باوکمەوە هەموو پیاوێکم بەرچاو کەوت بڕیارم دا ژیانی هاوسەری ڕەتکەمەوە نەوەکو پیاوێکی وەکو باوکم بێتە ژیانی هاوسەریمەوە ها چاو لێ بەهۆی یەکێکەوە کە ئەو نمونە خراپەی بینیوە ئەی گشتێنێ تعمیمی دەکا بەسەر هەموو خەڵکە ئەمەش لە ئەنجامی ئەو هەموو فرت و فێڵەی کە ڕۆژانە دەکرێ ڕۆژگارێکی وەکو ئەمڕۆ حەمد و سەنا بۆ خوای پەروەردگار نان و ڕزق و ڕۆزێکی زۆر لە ماڵەکاندا هەیە بەخوا جێگا و ڕێگا خانووی گەورە شوێنی میوان کەچی هەمومان دەترسین غەریبەیەک لە مزگەوتا ناوێری بیبەیتەوە بۆ ماڵەوە شەوێک لە ماڵەکەتا بخەوێ ئەوەندە دەنگ و باز ویستووە فڵان کەس بردیەوە ماڵەوە تووشی گرفتێکی کرد دزی لێ کرد تووشی بەڵایەکی کرد خیانەتی پێ کرد لە ترسی ئەوە ئەم دەنگ و باسانە وێنایە کولێ بەر چاوە دێن و دەچن ئەو هەموونانە بەخوا خوا لەسەر سفرەکە بای دەمیوانی ئەوە هەر دەڕژێ هەر ناخورێ ئەو هەموو جێگا و ڕێگا و ژوور و بەتانی و دۆشەکە هەیە چاول لەوە ناترسێ بەڵام ئەو گومانە خراپانە بە بەرچاوتا دێن و تۆش ناوێری ئەو خێر و ئیحسانت بە نسیب ببێ وەڵڵاهی ئەوە نەخۆشیەکی زۆر کوشندەیە کە ئەمڕۆ تووشی ئەم ئومەتە بووە کە ئەم گومانە خراپە بەهۆی خەڵکی خراپەوە کە دروست بووە سەیر دەکەی کەسێ بۆ مزگەوت دەگەڕێ ئەگەر تۆ بە هەزار دیناری تەبع بەشداری بکەی ئەگەر خشتێک بلۆکێک بخێ ئەو مزگەوتەوە خوا قەسرێکی بەهەشتت بە نسیب دەکا چونکە خۆشەویست فەرمووی ئەوەی بەشداری بکا لە مزگەوتێکە بەقەدەر هێلانەی کەوێک سوێچکەیەک یەعنی بە مستەگەچێک بەشداری بکە خوا لە جیاتی ئەو مستەگەچە ئەو چیمەنتۆ و بلۆکە خوا قەسرێکی باشت بۆ دروست دەکا پەنا بەخوا جاری وایە کابرا دێتە دەرگای مزگەوتەکە چونکە ئەوەندە خەڵک ئەم ڕۆژگارە فێر بووە ئێمە ڕۆژانە ئەوە دەبینین کابرا پارەیەکی زۆر کۆ دەکاتەوە لەو مسلمانە دڵسافانە کاتێک کە لە دوای جمعە تاقیبی لێ دەکەی سەیەکەی درۆ دەکا و بۆ مزگەوتیشی نییە یانی بە ناوی نەخۆشیەوە چەند خێرە تۆ بە پارەیەکی کەم ئازارێکی گەورە لە کۆڵ نەخۆشێک بکەیتەوە کەچی سەیرەکەی بە ناوی نەخۆشەوە تەزویر دەکا ئەم گومانە خراپانە وای لێ دێ متمانە نەماوە ئەو خێرە گەورە لەدەست دەچێ چونکە ئەوەندە ناپاکیت بینیوە بۆیە پیاوچاکانی پێشوو زۆر خۆیان لەوە پاراستووە بەهۆی ئەوانەوە خەڵک بێ متمانەی ڕووی تێنەکا لە کتێبەکاندا دەگێڕێتەوە دەڵێت پیاوێک ئەسپێکی هەبوو ئەسپ وەکو سارەیەکی هەرم بۆ دیلبەرزی ئەمڕۆ وا بۆ زەمەنی خۆی یعنی ئەوەی کە ئەسپێکی سوار چاکی چاشی هەبوو بێ باشترین ئۆتۆمبیلی هەبووە کابرا بە بیابانێکا دەڕۆی بە چۆڵەوانیەکە بینێکی زۆری دوو شار بوو کابرایەک دەستی بەسکەوە گرتبوو خۆی چەماندبووەوە فەقیر حاڵ و شڕ و دڕ هاوار یەکە سکم تەقی و کەس نییە بەهامانەوە بێ کابراش وتی چیت لێ قەوماوە وتی بە تەما بووم بە قۆناغ بە قۆناغ بۆ ئەو شارە بڕۆم وەڵڵاهی ئێستا ژانەسکێکم گرتووە وتی برسین نییە وتی نانیشم پێیە بەس دیارە نەخۆشیەکی کوشندە لە سکما دروست بووە لەوانەیە ڕیخۆڵە کوێرەم بێ خێرت دەگا تخوا سواری پشتی وڵاخەکەتم کە و بمگەێنە ئەو شارە و بمگەێنە حەشیم و دکتۆرێک کابرا زۆر پیاو چاک بوو زۆر دڵساف بوو بە زەی پیا هاتە وتی قەیچێکا برام وەرە سوار بە جێی هەردووکمان دەبێتەوە ڕۆیشتن و ماوەیەکی پێچوو کابرای خاوەن وڵاخ و سوارچاک هەستی کرد خەنجەرێک وا لە سەممری داندراوە وتی دائەبەزی یان بەم خەنجەرە سەرت لێکەمەوە وتی بۆ خاتری خوا ئەی نەخۆش نەبووی تۆ وتی هەی داما و نەخۆشی چی ئەوە پیلانێک بوو بۆ ئەوەی وڵاخی سواریم دەستکەوێ من هیچی تر بە پێ نەڕۆم و تۆش سوار نەبی ئەگەر تەنها من لارکەیتەوە منت لێ دەکەمەوە بەو خەنجەرە تیژە کابرای لە وڵاغ دابەزاند و بۆ خۆی ئاوزەنگی لێدا و دەرچوو. کابرای خاوەن وڵاغ زۆر مسوڵمان بوو. وتی توخوا بۆ خاتری خوا یەک دەقە بوەستە و ژەوەیە قسەم بگرە. ئاوڕی بۆ دایە وتی بڵێ. وتی توخوا ئەم بەسەرهاتە بۆ کەس مەگێڕەوە. لە ژیانتا مەڵێ بەهۆی ئەو فلت و فێڵەوە ئەم حەیوانە ئەم ئاژەڵە ئەم ئەسپەم لە فڵان کەس ئاوا دزی و تاڵانم کرد و دەستیم بڕی. وتی بۆ؟ وتی شەر بێ من کە خاوەن وڵاخەکەم بۆ کەسی ناگێڕمەوە چونکە بەهۆی ئەم ڕەفتارەی تۆوە متمانە لە بەینی کەسا نامێنێ سبەینێ داماوێکی حەقیقیش لەو سەر جادە بکەوێ کەس ناوێرێ هەڵیگرێ ئەڵێ نەوەکو هەمان کەتنم پێ بکا ئەها ئەمڕۆ چەند جار سارە بەو جادانەوە دەڕوا ئێوارەیەکی درەنگە داماوێک لەسەر جادەیە و دەستەکانی پان دەکاتەوە تۆ هێشتا لێی نزیک نەبوویتەوە دڵی خۆت دێنی و دەبەی خوا بوێرم سواری کەمیان نا کە دیمەنە خراپەکانت دێنەوە بەرچاو ناتوانی بۆیە واجبی حکومەتە ئەو کەسانەی کە ئاوا بە فرت و فێڵ خەڵکی دەخەڵەتێنن تونترین سزایان بدا کەسێ بە ناوی مزگەوتەوە کەسێ بە ناوی نەخۆشیەوە کەسێ بە ناوی لێقەوماویەوە کەسێ دزی ئۆتۆمبیل دەکا ئەمانە تونترین سزا بدرێن نابێ حکومەت بڵێ ئەمە خۆ کارێکی سیاسی نییە ئەمە لە سیاسەتیش خەتەرناکترە چونکە وای لێ دێ متمانە نامێنێ خەڵکە فەقیرەکە لەو بەینایە تیا دەچێ خەڵکە خێرەومەندەکەش نازانێ خێر بە کێ بکا هەها ئەو سەبەبی سوئی زەن و گومانە خراپە بینینی کۆمەڵە وێنەی خراپە جۆرەکانی گومانی خراپ یەکەمیان گومانی خراپی حکومەت و میلەت بە یەکتر پێغەمبەر صلی الله علیه و سلم لە زووەوە ئاماژەی بەوە کردووە کە نابێ حکومەت بە چاوی گومانەوە سەیری میلەت کا ئێستا وەرە چوار قسەی حەق لەسەر ئەم مینبەرە بکە ئێمە الحمدلله گرفتێکمان زۆر جا بۆ دروست نەبووە لە پاکی خۆمانەوە بەڵام زۆر کەس بۆی دروست دەکرێ چوار کەس بە یەکەوە کۆ ببنەوە داواکاریەکیان هەبێ یەکسەر حکومەت دەڵێ ئەوە دەستێک لە پشتێوەیەتی کوڕە بابە دەستی چی داواکاریی خۆی دەڵێ، مەزڵومیەتێکی خۆی دەردەبڕێ، داوای حەقێکی خۆی دەکا، کامە دەستە لە پشتیەوە؟ حکومەت بەردەوام بە گومانەوە دەڕوانێتە میللەتەکە. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی، ئەی کاربەدەستان وا مەبن، ان الامیر اذا ابتغی الریبە فی الناس افسدهم، کاتێ کاربەدەست، کاتێ سەرکردە، کاتێ حکومەت و دەوڵەت بە گومان بوو لە هاوڵاتیەکانی خۆی، بەرەو هەڵدێریان دەبا. چونکە کە تۆ ئەوەندە بە گومان بووی ئەویش ناوێرە دەنگی ناڕەزایی بەرز کاتەوە کپ دەخواتەوە کپ دەبێ کپ دەبێ حەتا بڵێسەیەک دەدا و دەتەقێتەوە پێتا ها ئەو وڵاتانی کە خۆپیشاندانی گەورە هەتا ڕوخانی حکومەتەکە ڕوودەدا ئەوە ئەوەندە ساڵە حکومەت نەیهێشتوە کەسێ قسە بکا کە تەقیەوە پێیدا تەخت و ئاساری دەردێنێ لەبەرئەوە ڕێی بدە، ڕێی بدە با تەنفیسێکی هەبێ، با هەناسەیەکی هەبێ، با قسەی خۆی بکا، لێی بە گومان مەبە، بە دڵسۆزی وەریگرە، مەڵێ دەست لە پشتێوەیەتی، بڵێ نیەتێکی خێر لە ناو دڵی فڵان کەسا هەیە ئیشاڵڵا. ئەو کاربەدەستانەی کە ناپاکن لە حکومەتا، وا لێ دەکەن تۆ بە هەموو گومان بە هەموو حکومەتەکە دەبەی مەسولێک دەبینی کە دزە ئەوەندەی دزی کردووە ئەوەندەی ڕاوڕوت کردووە ئەم دوو سێ ساری کە بە دوێوەیەتی ئەگەر بە پارەی خۆشی کڕیبێتی تۆ هێشتا گومانت هەیە کە دەڵێن ئەوە باخی فلان مەسئولە یەک بەشەر نییە لە ئێمە کە گومانی دزی بۆ مەسولە نەبا چونکە ئەوەندە مەسول دزی کردووە ئەگەر ڕەمبێ بە پار ڕەمبێ باو باپیری دەوڵەمەند بووبن ڕەمبێ هەر بۆی مابێتەوە ڕەمبێ لە مووچەکەی خۆی وردە وردە باخێکی دروست کردبێ بەڵام چونکە ناپاکەکان زۆرن ئەمیش لەو بەینە ئەو ئاگرە دەیگرێتەوە یەکسەر گومانت بۆ دروست دەبێ حکومەت ئەوەندەی پڕۆژەی سەقەت پێشکەش کردووە هێشتا تەواو نەبووە هەڵدەکەندرێتەوە ئەو سەری تەواو نەبوو ئەم سەری بەکەڵک نایە کاتێک کە بەردی بناغەیەک دادەنرێ میلەتەکە دڵی پێی خۆش نیت وە بەخوای ژۆک و فڵان شوێن وایە ئیستفادەی نییە هەر پارە خواردنە دەی حەیفە ئەم بێ متمانەییە وەڵڵاهی ئەمە سەرەتای بە هیلاک چوونی ئەو گەلەش و ئەو حکومەتەشە حکومەتی وەخت ئەبێت لەو کاربەدەستانە بپرسێتەوە کە وەعدی بە درۆ بە میللەت دەدەن ها چەند ناخۆشە کاربەدەستێ دێتە سنوورێکەوە ئەڵێ واتان بۆ دەکەین تا وا بچێ کەچی هەر قسەیە و ئیعلام و تەلەفیزۆن بڵاوی دەکاتەوە ئەو میللەتە ئەو حکومەت و کاربەدەستەی بەرچاو دەکەوێت ئەبێ حکومەت تونترین سزای ئەو کاربەدەستە بدا چونکە متمانەی نێوان ئەو خەڵکی نەهێشت بووە هۆی ئەوەی کە ئەم حکومەتە متمانەی لەلای میللەتەکە نەمێنێ جۆری دووەمی گومان گوماربردنی برایەکی مسلمان بە برایەکی مسلمانی خۆی بە هاوڕێیەکی خۆی ئافرەتێک بە ئافرەتێکی هاوڕێ و ئیمانداری خۆی کە ئەمەش لە ئەنجامی ئەوەدا خۆی دەبینێتەوە کە ئەم کەسە سەیری ناو دڵ دەکا دەی بەڕێزەکان ئێمە بەس ڕووکەشی شتەکان دەبینین نابێت تۆ بڵێ بەخوا فڵان کەس لەم قسەیە ڕەمە مەبەستی ئەوە بوو بێ دەبەخوا خوا ئاگای لە نێتی دڵەکەیەتی ڕەنگە مەبەستی ئەو نێتی خراپە نەبووبێ کە تۆ بۆی لێک دەدەیتەوە لەبەرەوە بەردەوام ئەگە بتەوێ گومانی خراپ بە هاوڕێکانت نەبەی نێتی ناو دڵەکان بەخوا بسپێرە تۆ بەس ڕووکەشەکان ببینە بۆ ڕزگاربوون لە سوئی ظن بە برادەرانی ئیماندارت بە برایان و خوشکانی ئیماندارت ئەم خاڵانە جێبەجێ بکە یەکەمیان عوزری بۆ بێنەوە ابو درداء صحابەیەکی پێغەمبەر صلی الله علیه و دەفەرمێ التمس لأخيك سبعین عذرا ئەگەر کارێکی نابەجێت کارێک کە بەدڵی تۆ نییە لە برادەرێک لە مسلمانێکت بینی حەفتا عزری بۆ بێنەوە حەفتا عزر بڵێ بەو خوای بەهۆی ئەمەوە بووە بەخوا بەهۆی ئەمەوە بووە حەفتا بەڵگە بێنەوە کە پێت بسەلمێنێ ئەو پیاوە خراپ نییە یەکەم جار تۆمەتباری مەکە واللهی ئەمڕۆ ئێمە زۆر پێویستیمان بەوەیە جاری وا هەیە ئەچی بۆ ماڵی کەسێک بە ناودا و بە دڵێ و بە گیان تۆ سەردانت کردووە کەچی سەیکەی ڕووی خۆش نییە یەکسەر مەڵێ ڕقی لێم بوو پێی ناخۆش بوو چوومە ماڵەکەی ئیحتیمالی هەیە لەو کاتەیە مشکیلەیەکی گەورەی هەبێ کاکە تۆ پێی نازانی لەگەڵ عایلەیە لەگەڵ مناڵیە لەگەڵ دەوروبەریە لە معاملەیە زەرەری کردبێ تۆ نازانی ئەو لە چ حاڵێکدایە عزری بۆ بێنەوە نانێکی باشی بۆ پێشکەش نەکرا مەڵێ ڕەزیلە ئیحتیمالی هەموو شتێکی هەیە و لەو کاتەیە خێزانی لە جێگا کەوتبێ تۆ چوزانی ئەم حاڵی چۆنە ئەمە پیاوێکی ڕەزیل نیە عوزری بۆ بێنە بڵێ بەخوا نەیتوانی ئەینا و پیاوێکی زۆر لەوە گەورەترە پیاوێکی بەڕێز مامۆستایەکی ئەم وڵاتە دەژێڕێتەوە لە کاتی عسکەری سەردەمی زوودا برادێکی دەبێت لە عسکەریدا ئەوش لە منتیقەی هەولێر دەبێت هەموو جارێ ئەم کابرایە کە لە مەنتیقەی هەولێرە سەرباز دەبێ و عەرەب دەبێ ئەم دەیهێنێتەوە بۆ ماڵی خۆیان بوونە برادەرێکی خۆشەویستی یەکتر لە حەمامی بۆ دەکات جلی بۆ دەشۆن خزمەتێکی زۆر باشی دەکا دوای سەربازی ئەمیش دەیەوێت سەردانێکی بکە کە سەردانی دەکا تەماشا دەکات لە یەک هۆدەخانوە عینوانەکەی لێ وەرگرتووە و زۆر بە ناو و داو و دەست و دیارەوە دەچێت سەردانی ئەم برادەرە کۆنەی بکا کە ئەم چەند جار هاتۆتە ماڵی ئەوان بەڕێزان کە دەچێت کابرا سەی دەکا زۆر سارد و سڕا بەخێراتنی دەکا بەڵام ڕێگەی ژوورەوەی پێ نادا بڵێ فەرموو وەرە تو ئاخر لە هەولێرەوە هاتووی بۆ شوێنە بۆ لام من چەند جار نمەشی ماڵی تۆم کردووە زۆر بەخێراتنی دەکا و بەڵام ناڵە فەرموو وەرە ژوورەوە کابراش دیاریەکانی دادەنێ و دەگەڕێتەوە و زۆر دڵتەنگ دەبێت ئای چۆن ڕەنج بە خەسار بووم واللهی حەیفە من لە ماڵی خۆما ئاوا خزمەتی ئا ئەمەم کرد دوای ماوەیەک دوو مانگی زیاتر پێدەچێ و کابرا سەردانی دەکاتەوە ئەمیش بە ساردیەوە پێشوازی لێ دەکا ئەوەی لەبیر چۆتەوە ئەڵێ ئەزانم ئەو لوتف و گفتەی جارانن نەماوە بەڵام وەرە توخوا گوێم لێ بگرە بزانە من لە چ حاڵێکام خۆت ماڵی منت بینی تەنها یەک پۆلم هەیە و جامخانەیەک و مەترێ حەوشەی هەیە واللهی لەو کاتە کە تۆ گەیشتێ بەر دەرگا من مامانم بۆ لای خێزانم هێناو بە مناڵەوە بوو واللهی نەمدەزانی چیت پێ بڵێم لەو کاتە من تۆم ببردا لە شوێدام نایە قەدەری خوای پەروەردگار خێزانم لەو وەختەیە بە مناڵ بوونەوە بوو ئەڵێ ئەنجا من شەرمەزار بووم وتم خۆزگایە من وام بیر نەکردایەوە وەڵاهی گومانیم برد تۆ پیاوێکی ڕەزیل بی تۆ پیاوێکی بێدەرک بی گوتی بەخوا ئەوە حاڵم بوو وەرە مناڵەکەمان بینەکە ئێستا تەمەنی دوو مانگانە جا لەبەرەوە زۆر واریدە عوزر بۆ یەکتر بێنینەوە حەفتا عوزری بۆ بێنەوە کە ئەم پیاوە ئەم ئافرەتە ئەو خراپەی نییە لەوانەیە لە بارودۆخێکی تایبەتا ژیان بەسەر بەرێ دووەمیان، بڕیار لەسەر خەڵکی مەدە، مەڵێ مادام ئەو هەموو خەڵکە، تۆ بڵێ ئەو هەموو خەڵکە بۆ وا بە فڵان کەس دەڵێن درۆ بکەن، ئەرە وەڵڵاهی زۆر جار خەڵکی زۆر زۆر ناڕاستە. خۆشەویستان تۆ سەیر کە، حەوت ملیار خەڵک لەم سەر زەوێ دەژیا، ئێستا حەوت ملیار مرۆڤ لەم سەر کوڕەی زەوێ دەژیا، وەڵڵاهی شەش ملیاریان یان موحید نییە بێ دینێکی ئیلحادییە، یان موشریکە، یان دینی حەقی نەناسیوە. دەی باشە مەعقولە بڵێین مادام شەش ملیار خەڵک کافرە کەواتە ئەم کافریەتێ حەقە نە بەخوا نابێ بڵێ فڵان کۆمەڵە خەڵکێکی مسلمان تۆ بڵێ ئەمانە حەق بن بەڵێ زۆر واریدە کۆمەڵە خەڵکێکی کەم حەق بن کۆمەڵە خەڵکێکی زۆر لەسەر بەتاڵ کۆ ببنەوە هەر سەیری دنیا کە ئەو هەموو کوفرە بەڵێ ئەو هەموو کوفرە هەمووی لەسەر بەتاڵە ئەو کەمە مسلمانە ملیارە لە چاو حەوتە بەڵێ ئەو ملیارە لەسەر حەقە دەچینە خزمەت پێغەمبەر صلی الله علیه و سلم ئەم فەرموودەیە قەسەم بە ئەڵڵا من وەک خۆم وا ئەزانم ئێستا چاوم لێیەتی دڵنیام تۆش وای بۆ چونکە لە فەرموودەی بوخاری و موسلیمە هاتووە هەر حەدیسێک لە صەحیحی بوخاری و لە صەحیحی موسلیمە هاتبێ تەخریجی فەرموودەکە کرابێ دڵنیابە وابزانە بە چاوی خۆت بینیوتە چونکە کەسێ فەرموویەتی کە صادقی ئەمینە خۆشەویستی خوا دەفەرمێ ئافرەتێکیان ڕاو دەنا قەومێک، کچێکیان ڕاو دەنا گەلێک، دانیشتوانی دێیەک بە شوێن کچێک کەوتبوون، ئافرەتێکی بێکەسەب و خزمەتی ماڵێکی دەکرد، داماوێکی بێ دایک و باوک داماو، ئەم ماڵە بوختانیان بۆ ئەم کچە کردبوو، بە شوێنی کەوتبوون، یەکێ تفی لێ دەکرد، یەکێ بەردی پێ ئەدا، یەکێ تاکە نەعلی پێ ئەکێشا، دەیانگوت زینات کردووە و دزیت کردووە، هەی داوێن پیسی دز، هەی داوێن پیسی دز، هەرچی دەڕۆیت فێکی خۆی پێ دەکرد. ویستیان سەری بتاشن و بەناو دیا بیگێڕن لەو کاتەدا ئافرەتێک ئەو دەنگ و گاڵەگاڵەی گوێ لێ بوو ڕەسول الله صلی الله علیه وسلم دەفەرمێ هاتە دەرەوە مناڵێکی مەلۆتکانەی چەند مانگانە مەمکخۆرەی بەدە بە باوەشەوە بوو مناڵەکە لەو کاتەیە شیری دایکی دەخوارد خۆشەویستمان صلی الله علیه وسلم دەفەرمێ ئەم ئافرەتە داکی ئەم مناڵە کە ڕیسوایی و زەلیلی ئا ئەم کچەی بینی بەس ئەو کچە هەر یەک هاواری دەکرد ئەگو حەسبی اللە و نعم الوکیل خوایە تۆ خۆت ئاگات لێیە من پاکم نە زینام کردووە و نە دزیشم کردووە بوختانم پێ دەکەن بەڵام چونکە کەسێ نێداڵدەمدا ئەبێ بڵێم ڕاست دەکەن خوایە تۆ پشت و پەنامی خوایە پشت و پەنام تۆی فریام کەوی ئەڵێ لەو کاتەدا دایکەکە وتی اللهم لا تجعل ابني مثلها خوای رحم بم کۆر پێم بکەی ڕۆژێکی بەسەر نایاوەکو ئەم ئافرەتە سوک و ڕیسوا بێ سبحان الله رسول الله صلی الله عليه وسلم دەفەرمێت لەو کاتەدا مناڵەکە دەمی لە مەمکی دایکی کردەوە ونظر الیها ڕوانی سەیری ئەو ئافرەتەی کرد کە تف و نەعلەتیان دەکرد وتی اللهم اجعلنی مثلها خوایە بمخەیە پلە و پایە ئەو ئافرەتە بوختان پێکراوەوە سبحان الله بۆ خوایە چونکە ئەمە زۆر بێتاوانە ئەمە زۆر بێتاوانە نە دزی کردووە و نە زینای کردووە بوختانی پێ دەکەن ئەبێ کەسێ لەو ماڵەیە دزی کردبێ بەڵام دەستە چەورەکەی خۆی بەسەری ئەما دەسڕێ خوا بمخەیە پلە و پای ئەم ئافرەتە بێ تاوانەوە ئەو مناڵە و دوعای کرد پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دەفەرمێ مناڵێکی تر جارێک کابرایەکی کار بەدەستی گەورە مەڕە ڕەجل حەسەن الهەیئەتی زۆر زۆر بە شان و شەوکەت بە جل و بەرگی جوان بە چەک و شمشێرەوە بە سواری وڵاخی بەرزەوە هات بەلای شوێنەکە ڕۆی خەڵک ئاوا هاتبوون سەیریان دەکرد و ئیستیقبالیان دەکرد پێشوازیان لێ دەکرد ئافرەتێکی تر بە هەمان شێوە مناڵێک بە بەر مەمکانەوە بە باوەشیەوە بوو وتی اللهم اجعل بابنی مثله خوایە ئەم کوڕەم وەکو ئەو پیاوە ناودار کەی ئاوا خەڵک دەست بۆی بە سنگەوە بگرێ، ئاوا خەڵک لە پێشوازیدا بێ، ئاوا دەسەڵاتدار و خاوەن سامان بێ. وەڵڵاهی ڕەسول اللە صلی اللە علیە وسلم دەفەرمێ ئەو ئا مناڵە ساوا شیرەخۆرە دەمی لە مەمکی دایکی کردەوە وڵی وتی اللهم لا تجعلنی مثله یا ڕبی خوایە وام لێ نەکەی وەکو ئەو زاڵ مستەمکارە بم چونکە ئەوە خوا ناناسێ ئەوە لە ڕۆژی قیامەتە ئەوەندە تەکەبور لە دڵیایەتی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم دەفەرمێ ئەو کاربەدەست و دەوڵەمەند و سەرکردانەی کەوا دڵیان پڕە لە تەکەبور کە خەڵک بە مێروولە دەزانن خۆیان بە فیل لە ڕۆژی قیامەتا وەکو مێروولە سوورکە دەکەونە ژێر پێڵاوی خەڵکەوە خەڵک پێیان لێ دەنێ واللهی دەیان خەڵک لە قیامەتا بە چاوی خۆت دەبینی کە خەڵک پێیان لێ دەنێ وەک مێروولە دەڵێ خوایە ئەمانە مرۆڤن بەشەرن بۆ وەک مێرو لایان لێ هاتووە خوا دەفەرمێ ئەوانە ئەو کەسانە لە دنیای تەکەبوریان بەسەر خەڵکا لێدا مناڵەکە وتی خوایە وەکو ئەو جەبارەم لێ نەکەی وەکو ئەو متەکەبیرەم لێ نەکەی نەوەکو مێرو لە سورکەیەکی مەیدانی مەحشەر بم و خەڵک پێم لێ نێ خوایە وام لێ نەکەی چاو لێ بەڕێزان هەموو ئەهلی ئەو دێیە ئەو شوێنە دەیانگوت ئەو ئافرەتە زینای کردووە مەڵێ ئەو خەڵکە لە خۆوە ناڵێن نەخێر هەموویان درۆیان دەکرد هەموویان درۆیان دەکرد شەر نییە بڵێ من نازانم من زمانی خۆم دەبەستم با هەزاران خەڵکیش بڵێن فڵان کەس خراپە من لەو خراپەیە بەشداری ناکەم سێمیان ڕەنگە ئەو کەسەی تۆ گومانی پێ دەبەی لای خوا زۆر بەڕێز بێ دەتخوا بە بچینە شارەکەی پێغەمبەر صلی الله علیه وسلم جابری کوڕی عبدالله جابر صحابەی بەڕێز ئەو کەسەی کە عەبدوڵڵا باوکی جابر ئەو کەسەیە پێغەمبەری خوا صلی الله علیه و فەرمووی ئەی جابر خوا بەبێ پەردە و تەرجومان قسەی لەگەڵ باوکتا کردووە سبحان الله لەو فەزیلەتە دوای ئەوەی عەبدوڵڵا شەهید بوو فەرمووی ئەی جابر خەفەت مەخۆ کە شەش حەو خوشکت هەیە و کەسێکی کاسبکار لە شوێنی باوکت بەجێ نەماوە وەڵاهی باوکت بەبێ تەرجومان و پەردە خوا قسەی لەگەڵ ئەکرد فەرمووی چ داواکاریەکت هەیە ئەی عەبدوڵڵا بۆت جێبەجێکەم فەرمووی خوا یەک داواکاریم هەیە زیندوو ببمەوە لە پێناوی دینەکەی تۆ جارشکە شەهید بکرێمەوە خوا فەرمووی ئەوە کۆتایی پێ هاتووە جارشکە ناتوانی بگەڕیتەوە سەر دنیا بەڵام خەبەر دەدەم لە نەستی قورئانە ولا تحسبن الله کە نوێژی عیشاکەی لە خزمەت مزگەوتی پێغەمبەر صلی الله علیه و دەکرد و لە دوای پێغەمبەری خوا نوێژەکەی دەکرد بۆ خۆی مزگەوتێکی بچکۆلەی دروست کردبوو بۆ ئەهلی گەڕەکەکەی خۆیان ئەوان نەیان دەتوانی هەموو هەموو شەوێ بێن یان بەیانیان بێن پێش نوێژی بۆ خەڵکەکەی خۆی دەکرد دەیگوت با من دوو ئەجرم بە نسیب بێ یەکەم لە خزمەت پیان صلی الله علیه و بێ بەش نەبم جەماعەتەکەم لە خزمەت ئەوا بکەم و هەزار نوێژەکەی مزگەوتی پیان صلی الله علیه و بە نسیب بێ دوم دەچمەوە بۆ گەڕەکەکەی خۆم و بۆ گوندەکەی خۆم لەوێ پێش نوێژیش بۆ ئەوان دەکەم تا دەچۆ بە پێ ئەوە نیوەشەوە ئەو خەڵکە سبحان الله هێشتا چاوەڕێن نوێژەکەیان بە جەماعەت نەفەوتێ لەبەرەوەی ئەم لە هەمویان عالمتر و قورئان زانتر بوو لە خزمەت پێغەمبەر صلی الله علیه و زۆر مابەوە ئەو خەڵکەش ماندووە هاوینە وەختی کە گەرمەی کەسابەتە جابر دەفەرمێ ئەم معاذی کوڕی جەبەل ئەمەندە لەگەڵ دینەکە تێکەڵاو بوو ماندووبوونی لە عیبادەتا نەدەناسی لە نوێژی عیشادا سوڕەتی بەقەڕەی هەموو دەخوێن دوو جزو نیو قورئان نیوە شەو دەهات نزیک نوێژی بەیانێ مێسا لە نوێژی عیشا نەبووتەوە وەڵا ڕۆژێکیان گەنجێک تەحەمولی ئەوەی نەکرد هەر یەکسەر نێتی مفارەقەی هێنا و دیوا خۆم جیا کردەوە لە ئیمام و دۆستە بەجێ دوڕکان چوارکان نوێژی سووکەڵەی کرد و ڕۆیشتەوە بۆ ماڵەوە خەڵکەکە وتیان، ئەی معاذ، ئەو گەنجە تەحەمولی ئەو نوێژەی نەکرد و مزگەوتی بەجێهێشت و چوو لێی خەوت، فەرمووی، انه منافق، وەڵڵاهی بە تەئکید ئەوە دووڕووە، ئەوە مادەم لە عیبادەت و خواپەرستی و گوێگرتن لە قورئانی ناو نوێژ وەڕس بوو، ئەوە بزانن دووڕووە و چاوی لێ مەکەن. بۆیان گێڕایەوە وتیان، وەڵڵاهی معاذی کوڕی جەبەل بە تۆی وت ئەم پیاوە دووڕووە، جا ئەمە قسەیەکی کەم نییە؟ یەعنی تۆ منافقی بە درۆ هاتوویە مزگەوت چونکە تاقەتت نییە گوێ لە قورئان بگری و لە نوێژی درێژا بەشدار بی ئەم قسەی پێگەیشتەوە زۆر لەسەر دڵی گران بوو بەڵام کۆمەڵگایەکی پێشکەوتوو ئەوە کۆمەڵگەی مەدەنیە نەچوو یەخەی بگرێ گەڕایەوە بۆ یاسا گەڕایەوە بۆ دادوەری چۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی پێغەمبەری خوا من شتێکی وام پێ وتراوە پێم وتراوە منافق واللهی خۆم بە منافق نازانم بەڵام بۆیە ئەو نوێژەم بڕی و بۆیە نوێژەکەم بە کورتی کرد و چوومەوە بۆ ماڵەوە ئینا قەوم نەعمەل بئەیدینا ونسقی بنواضحنا ئەی پێغەمبەری خوا گەرمەی کاری و کەسابەتە بە دەستەکانی خۆمان لە بەیانەوە تا ئێوارە ئیش دەکەین واللهی بە ئاو هەڵکێش بەو ناعورانە لە بیرە ئاو هەڵدەکێشم و نەمامە خورمای پێ ئاو دەدەم دەی وەرە پێغەمبەری خوا سەڵسەم سەیرم کە کەسێک لە بەیانیەوە بەو گەرمایە حتا ئێوارە کاسپی بکە دەتوانێت تا بەیانی بە دیا قڕان خوێندنەوە دانیشێ بەخوا منافق نیم و دڵم پڕە لە خۆشەویستی خوا پێغەمبەری خوا صلی سەلەم بەڵام معاذ وای پێوتم و قبوڵی ناکەم پێغەمبەر صلی سەلەم بانگی معاذی کرد فەمووی ڕاست دەکا وتی بەڵێ ئەی پێغەمبەری خوا لە خزمەت قورئانا بووم دوو جزو نیوم قورئان بەس لە نوێژی عیشادا خوێن فەرمووی ئەفەتان ئەنت یا معاذ ئەوە تۆ بووی بە بەڵای ئەم دینای معاذ تۆ بووی بە بەڵای ئەم دینە ئەها دەستخۆشی لە معاذ نەکرد فەرمووی تۆ بۆ خۆت مافی خۆتە وەکو خۆت بەڵام ئەم دیندارەی تۆ ناچەسپێ بە سەرقاڵکە تۆ بووی بە بەڵای دین ئەم جارە کە نوێژت کرد نوێژێکی پوخت و کورت بکە سەبی حیسمە ڕەبیکە لە عەلا بخوێنە ئەمجا فەرمووی ئەو سوڕەتانە بخوێنە کە کورتن بۆی خەڵک وەڕز نەبێ والشمس وضحاها بخوێنە و نەحوی ئەوانە ئەو سوڕەتە کورتانە بخوێنە جارێشە قبوڵم نییە نوێژ لێوا بکەی ئەمجا فەمووی کاکە گیان تۆش گەرنی ئازاکە تۆ منافق نی تۆ دڵسۆزی بۆ ئیسلام گەنجەکە ڕۆی و سبحان الله دوای چەند ڕۆژێک بانگەوازی غەزا لێدرا کافر هێرشیان هێنابوو ئەم گەنجە دەستی کرد بە شەڕ لەو غەزادا شەهید بوو جا پێ سا سام فەرمووی ئەی معاز ئەو کەسەی تۆ گومانت پێ دەبر کە منافقە گەورەترین و ئازیزترین شتی خۆی کە ڕوحە بەخوا فیدای کرد معاز هەتا مردە گریا دەی فەرموو خوایە عەفوم کەی خوایە من گومانم دەبر ئەو گەنجە منافق بێ کەچی ڕوحی خۆی بەخوا سپاد و لە پێش منەوە پلەی شەهیدی و مەدالیای شەهیدی بەنسیب بوو گومان بە خەرق سەلام دەدەیەوە کەسێ ڕادەکا احتیمالی هەیە نەخۆش بێ لەوانەیە برادەرێک لەسەری وەستا بێ ها گومانی خراپ چەند خراپە لەوانەیە ئەو زۆر لە تۆ بەڕێزتر بێ لە سەردەمی ئیمامی عومەرە سعدی کوڕی ئەبی وەقاس یەکێکە لەو دە کەسەی مژدەی بەهەشتیان پێدراوە پێسەسان لە ژیانی خۆیاندا فەرموویەتی ئێوە کە مردن ئەم دە کەسە بە مردنتان بەهەشتی خوا جێگاتانە کرا بەکار بەدەستی کوفە بوو بە کاربەدەست و حاکمی شاری کوفە ڕۆژە حەزەتی عمر خەڵکی وا فێر کردبوو بە دزی کاربەدەستانەوە نامەی بۆ بنووسن چێک لێی لە کاربەدەستی وەخت هەیە نامەیەکم بۆ بنووسێ شکوای حاڵی خۆی بکە نامەیەکی بەدەست گەیشت لە مەدینە لە ئەهلی کوفەوە نووسراوە ئەم سعدی کوڕی ئەبی وەقاسە پیاوێکی خراپە ئەی عمر کە بۆ تۆ بۆ ئێمە ناردووە تەنانەت نازانێت پێش نوێژیشمان بۆ بکە ئەمە گومانی خراپی پێ برا حەزەتی عومەر نابێ گومانی خراپ بەرێ ئەبێ لیژنەی لێکۆڵینەوە دابنێ ئەگەر سەعدی کوڕی ئەبی وەقاس خزمی پێغەمبەر صلی الله علیه و عەشرەی مبەششەرەیە بەڵام نابێ لێکۆڵینەوە لە کارەکانی نەکرێ مادام هاوڵاتیەک دەنگی لێ بەرز بۆتەوە محەممەدی کوڕی مەسلەمەی نار پیاوێکی زۆر دیندار و بەویژدان و خوانا سەحابەیەکی زۆر گەورەیە فەرمووی محەممەد لیژنەیەکی لێکۆڵینەوە بەرە لە مەدینەوە بڕۆ بۆ کوفە بزانە ئەو خەڵکە بۆ هاواریانە لە دەستی ئەم کار بەدەستە وتی قوربان سەعدی کوڕی ئەبی وەقاز وەڵڵاهی شایانی ئەوە نیە گومانی پێ ببرێ فەرمووی نا ئەبێ جوابی ئەو هاوڵاتیە بدرێتەوە لیژنەکە هاتە شاری کوفە و لە مزگەوتی کوفەدا خەڵکیان کۆ کردەوە وتیان ئەم سعدی کوڕی ئەبی وەقاسە پیاوێکی چۆنە وتیان وڵی حتا بڵێ پیاوێکی چاکە وڵی خزمەت گوزارە وڵی دینارێکی ئەم میلەتەی نەخواردووە هەموو شایدی حەقیان بۆدا چوونە مزگەوتی هۆزی عەبەس بە هەمان شێوە فەرموویان ئەی کێ ئەم نامەیەی نووسیوە بە خزمەت خەلیفەی موسڵمانان ئەم لیژنەیە لەوێوە هاتووە ئەزانی لە مەدینەوە بۆ کوفە بە پێ چەند دوورە ئەو هەموو ماوە ڕێگایە کابرایەک لە دوا ئەوی مزگەوتەکە هەستا وتی من ئەوە ڕێیم هەی خۆمە من نووسیومە و بە تەنها لەم پیاوە ڕازی نیم عەدالەت ناجوڵێتەوە لە بینی خەڵکە یەکسانی ناکا پێشنوێژی باش ناکا وتیان بە تەنها تۆ کەس پشتیوانی لە قسەکەی نەکرد وتی بەڵێ بە تەنها من لەو کاتەدا سەعدی کوڕی ئەبی وەقاس دەیتوانی سزای یاسایی بدات چونکە مەعقول نییە ئەو هەموو خەڵکە درۆ بکات تۆ بەتەنها ڕاست بکەی ئەی خۆش بەڵگە و شاهیدێکت لەسەر نییە فەرمووی من سزای یاسایی نادەم بەڵام خوای پەروەردگار گومانی خراپی پێبردم ناوی زڕاندم سەمعی لە کەدار کردم خوایە من سێ دوعای لێ دەکەم یا ڕبی خوایە ئەوەندە عمری درێژ کەی هەتا لە پیریان لە خۆی وەڕز دەبێ یاڕەبی خوایە بە هەژاری بژیا و حەت هیچ کاتێ نان و دۆی بەیەکەوە نەبێ یاڕەبی خوایە تووشی ئافاتێکی کەی حەیای بچێ لە ئاخری عومریا سێ بەڵای زۆر گەورە پیری فەقیری عاقبەت شەڕی زۆر خراپە پەنا بەخوا پیری و فەقیری و عاقبەت شەڕی وازیشی لە پۆستەکەی هێنا و گەوتی یەک کەس لێم ناڕازی بە شەوێ من حکومداری وڵات ناکەم دەستی لە کار کێشای و گەڕای ئەو شارەکە پێ سەما تا لێ وەفاتی کرد سبحان اللە ئەم پیاوە دوعای ئەم ئەم کەسەی کە گومانی خراپی پێ برا بوو بە ناحەق و ناڕەوا بە خوای سپارد بوو تۆش کە گومانی خراپت پێ برا کە سەمعەت لە کەدا کرا بیسپێرە بە خوا خوا تۆڵەی لێ دەکاتەوە لەو کاتەدا کابرا پیر بوو بوو عمری لە سەد تێپەڕی کرد بوو واللهی دەڵێ برۆیەکانی هاتوونە ناو چاویەوە پشتی چەمابەوە لەسەر دەستەکانی دەڕۆی هەر نەدەمر ئێوە خۆزگە بمرمایەوە نەدەمر ئەوەندەش محتاج بوو بۆ نانێک سواڵی دەکرد قەت نان لە تەشتیا نەبوو سبحان الله لەگەڵ ئەو هەموو پیری و فەقی لێشە عاقبەت شەڕ بوو دەستی بۆ ئافرەتی خەڵک دەبرد لە بازاڕ خۆ زۆر مشکلەیە پیری عاقبە شەڕ ئەخلاقی جوان نەبێ گەلێ خەتەرە تف تف باران دەکرا ئافە شەقی تێ هەڵدەدا لە ڕیشی سپی شەق هەڵدەدرا ئەڵا بۆ خۆشی دوایی دەڕۆی لەو لاوە دەیگوت بەخوا دەزانم چییە بەخوا من بە ناحەق بوختانم بۆ سەعد کرد بەخوا وانەبوو هەر لە خۆ گومانی خراپم پێ برد و ڕقم لێی بوو دوعاکانی هەر هەموو لێم گیرا بوو بە ڕیسوایی سەری نایەوە کۆتای وتارەکەم بەوە دێنم دەڵێم خۆش لە گومانی خراپ بپارێزە کارێکی وا نەکەین خوا پشتیوانمان بێت کە خەڵک گومانی خراپمان پێ بەرێ مامۆستامان ڕسول الله صلی الله عليه وسلم ئەو خدوە چاوساغەمان شەوێکیان لە مزگەوتا مابەوە ئیعتیکافی دەکرد بۆ خواپەرستی مابەوە سەفیەی خێزانی خاتوو سەفیە سەری لێدا لەو کاتەدا تاریکە شەو بوو کە خۆشەویست هاتە دەرەوە بەڕێی کرد بەرەو ماڵەوە چاو دێری بکات تا دەچێتەوە ژوورەکەی خۆی دوو پیاوی سەحابیش بەوێدا هاتن پیامبەر صلی سەلام لەگەڵ ئافرەتێکا وەستا و تاریکیشە سەلامیان کرد و پیامبەر صلی سەلام جوابی سەلامەکەی دانەوە سێ چوار مەترێ دوور کەوتبوونەوە فەرمووی وەرن وەرن وتیان بەڵێ ئەی پیامبەر صلی سەلام لە خزمەتتان فەرمووی وەرن ببینن ئەمە صەفیەی خێزانمە ئەمە صەفیەی خێزان و حەڵاڵ و هاوسەری خۆمە وتیان ئەی پێغەمبەری خوا شەرمەزارین و خوا نەخواستە ئێمە گومانی خراپ بەرین بڵێین پیاوەسان لەگەڵ ئافرەتێک وەستاوە فەرمووی نا واللە شەیتان وەکو خوێن بە دەمار و ئینسانا دێو دەچێ دوور نیە بەرامبەر بە پێغەمبەری گومانتان بۆ دروست کا حتا نام بینی کە وە خاتو صەفیە و قسان لەگەڵ نەکە پێغەمبەر نەیهێش بڕۆن فەرمووی ناوەکو دوای گومانێک دروست بێ و دەنگۆیەک دروست بێ بەڵام پێغەمبەر صلی الله علیه و لەو تاریکە شەو لە دەرەوەی مزگەوت تا لەگەڵ ئافرەتێک وەستاوە ئەها دەبێ ئینسان چەم وریای سەمعی خۆی بێ ئەبێ زۆر وریای خۆت بی کارێک نەکەی کە پەنا بەخوای پەروەردگار کەسێ بتوانێ گومانی خراپت پێ بەرێ پیاوێکی خواناس مامۆستایەکی زانکۆیە قسەیەکی زۆر جوان و شیرینی فەرموو فەرمووی من ماڵەکەم چوار قاتە لە قاتی چوارەما دەژیم بەهۆی کتێبخانەکەمەوە زۆربەی کاتیش میوان و تەلەبە و ئەمانەم دێ کردوومە بە عادەت خۆم و خێزانم هەر کەسێک لە جنسی پیاوە کوڕ بێ و پیاو بێ و میوانم بێ لەو چوار قاتەوە لەگەڵی دێمە خوارەوە بە قادرمەشە هەتا دەرگای دەرەوەی حەوشە تا دەچمە سەر جادەکە لەگەڵیا ئەگەر ژنیش بێ ژنەکەم هەتا قاپیەکە ئەو دیو قاپیەکەش لەگەڵی دەچێ وتی زۆر جا میوانەکان ڵەن مامۆستا ئەوەندە ئە دکتۆر عەزێت مەکێشە بۆ ئەوەندە دێی وتی براکەم سێ حکمەتی تایە یەکەم ڕێزە بۆ خۆم بۆ خۆم حرمەتێکە کە ڕێز لە تۆ دەگرم دوم حرمەتێکە لەو میوانەی کە بە ناو داو هاتووە بۆ لام چەند خۆشە تا ئەو دی و قاپێکی حەوشەش لەگەڵت بێم سێم دەرگای گومان لە خەڵکدا دەخەم نەوەک خوانەناسێک بیەوێ سەمعەم لەکەدار بکا ڕۆژێ بڵێ مامۆستا وەڵاهی ئەزانی کوڕێکی گەنج سەعات دووی نیوەڕۆ لە ماڵی ئێوە هاتە دەرەوە ئەو کوڕە گەنجەی بە تەنیا بینی بێ نەخێر خۆم لەگەڵیام کەس مەجالی ئەوەی نامێنێ بڵێ ئەم کوڕە گەنجە بە تەنیا لە حەوشەی تۆ هاتە دەرەوە و کەسیش مەجالی ئەوەی نامێنێ گومان بۆ خێزانم دروستکە بڵێ ئەزانی ڕۆژێک کچێک لە ماڵی ئێوە ئەوەندە سەعات یەکی نیوەڕۆ هاتە دەرەوە مێردەکە لە ماڵ بوو ئەبێ بۆ لای ئەو نەهاتبێ نەوەک ئەم شەیتانە گومان بۆ ژنەکەم دروست کا ژنەکەشم خۆی لەگەڵیا دێتە دەرەوە لەبەرەوە حرمەت لە خۆمان دەگرین حرمەت لە میوانەکە دەگرین ئەو دەرگای گومانەش دادەخین خوانەناسێک نەتوانێ لەو شێوازە تەداخولی خێزانیمان بکە ها چەند جوانە پێشینانمان وەڵڵاهی هەموو عاقڵمەند بوون قەد میوانیان هاتبێ لە ژوورە و خواحافیزیان لێ نەکردووە حەتا ئەو دیو قاپیەکە لەگەڵی چوون ئەو دکتۆرە ئەو حیکمەتەی درکاند وتی ئا ئەو دەرگای گومانە دادەخرێ ئەمە بەشی یەکەم بوو لەو بابەتەی کە لەسەر گومانی خراپ کە بەڕاستی گومانی خراپ دڵ وێران دەکا عملەکان دەسووتێنێ ئینسان ڕیسوا دەکا سەمعی نامێنێ لە نێوە خەڵکە لە بینی خۆی خوای پەروەردگارە کۆمەڵێ گوناه لەسەر تۆمار دەکرێ و عاقبەتی شەڕ دەکا بەشی یەکەم بوو بە پشتیوانی خوای تاک و تەنها هەڵی دەگرم بۆ جمعەی داهاتوو کە بزانین سەرنجامی گومانی خراپ بە تایبەت لە نێوان ژن و مێردا خوا نەخواستە ئەمجا گومانەکە بکاتە ناو خێزانەکەت ژن و مێرد لەیەک بەگومان بن ئەبێت چ بەڵایەکی گەورە بەسەر خێزان بەسەر ژینگە بەسەر مرۆڤایەتی و ئەو کۆمەڵگایەدا بێنێ داواکانم خوای پەروەردگار دڵ و دەروونمان پاک کەی خوا دڵ و دەروونمان پاک کەیەوە لە گومانی خراپ یا ربی خوا هەرگیز گومانێکی خراپ و ناشایستە بە کەس بەنەبەین یا ربی خوا رحممان پێ بکەی کەس گومانی خراپمان پێ نەبا یا ربی عاقبەتی هەموو لایەکمان خێرکەی یا الله شیفای نەخۆشەکانمان بۆ بنێری ئەوەی گرفتارە ڕزگاری کەی ئەوەی گرفتارە لە هەر شوێنێکی ئەم وڵاتەدایە ئەم کوردستانەدایە ئەم نیشتیمانەدایە یا ڕەبی خوا ڕزگاری کەی خوایە ڕەحممان پێ بکەی عاقبەتمان خێر کەی لە بەڵا و مصیبەت بە دوورمان کەی آمین آمین والحمد لله رب العالمين الحمد لله حمدا كثيرا مباركا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا أما بعد أيها الناس اتقوا الله